بیرەوەرێکانی چارلی چاپلن. وەرگێڕانی لە ئینگلیزیەوە، ئەمین شوان. خوێندنەوەی یاسین قادر بەرزنجی هەواڵ عوسمان. بەڵام هەر کە گەیشتمەوە لەندەن، سێدنی پێویتم کەوە ژنی هێنا و لە ئەپارتمانەکە نەما و ئێستا لە جادەی بریکستن جێگەی گرتووە، ئەمەم بەلاوە تابڵێی ناخۆش بوو، چونکە بە لەدەستچوونی ئەو، هەستی ئەوەم شکا کە منیش وەکوو خەڵک سێبەرێکم هەیە چەپاڵەم بدە، واتە لانەواز بووم. ناچار هەر لە شەقامی بریکستن ژوورێکم بە کرێ گرت. ئەوەندە شتەکە دڵساردکەرەوە بوو کە یەکسەر بڕیارم دا بگەڕێمەوە بۆ ئەمریکا. وام هەست دەکرد هیچ شتێکم لە لەندەندا نییە کە ببێتە مایەی مانەوەم تیایدا. لە لایەکی ترەوە سێدنیشم ئەوەندە نەدەبینی. چونکە سەر ڕایەوەی ژنی هێنابوو ئێوارانیش ئیشی ئەکرد. بەڵام ڕۆژی یەکشەمە پێکەوە چووین بۆ سەردانی دایکم. تا بڵێی ڕۆژێکی ناخۆش و قەبز بوو. خرابووە ژوورێکی داخراوە و هەمیشە خەریکی تەهلیلە و خوێندنی سرودی ئاینی بوو بە لەوەی بچینە ژوورەوە بۆ لای سستەرەکە لەم بارەیەوە ئاگاداری کردبووینەوە سێدنی گوێ نەدایە و چوو بۆ لای بەڵام من زاتم نەک کە هاتەوە زۆر خەمبار بووتی چەند جار بە بەفراو تەزاندویانە بۆیە دەموچاوی شین بۆتەوە ئەمە وای لێکردین هەوڵی دەرکردنی بدەین و دایکم بخەینە نەخۆشخانەیەکی تایبەتیەوە. هەردووکیشمان دەستمان ئەوەندە دەڕۆیشت کە مەسرەفی بەبێ سەرلێ کردنەوەیەکی ئەوتۆ هەڵگرین. ئەوە بوو لەوێ دەرمانکرد و خستمانە هەمان نەخۆشخانەوە کە خوالێخۆشبوو دان لێندی کۆمیدیستی بەناوبانگی گلتەرەی تێدا تیمار دەکرا. ڕۆژ لە دوای ڕۆژ زیاتر هەستم بە بێ سەرە و بەرەی و سەرگەردانی دەکرد هەستم بەوە دەکرد دڵم هەر بۆ ئەپارتمانە بچکۆلەکە لی دەدا و وام دەهاتە بەرچاوەگەر بچمەوە ئەوێ ئەم هەستەم نامێنێ مستەر کارنۆ بۆ ڕابواردنی ئێوارەیەک لە دوورگەی تاگ لەسەر یەختە تایبەتیەکەی بانگی کردم بەڕاستی ئێوارانێکی تا بڵێی خۆش بوو، لەناکاوە کابرایەک بە گەمییەکەوە پەیدا بوو کە ئافرەتێکی تێدا بوو. کابراکە هەر لە خۆیەوە، دەستی کرد بە گاڵتەکردن بە ئێمە و هاوار هاوار کردنی بێمانا وەکو بیەوێ شەڕمان پێ بفرۆشێت. کارنۆ لێ ڕاست بووە و هەندێ جەڕتی بۆ کێشا بەڵام کابرا گوێی نەدایەوە هەر لەسەر تیز کردن ڕۆیشت. منیش وتم لێی گەڕێ بۆ من پێویستە ئێمەش وەکو ئەو بکەین ئەگینا لە حەقی ناین لێی ڕاست بوومەوە بە جۆرێک جنێ و ڕێژم کرد کە ژنەکەی لەگەڵیدا بوو لە تاوە دەستی بەڕوویەوە گرت و ئەویش ناچار بە پەلە کەوتە سەوڵ لێدان و بە خێرایی دوورکەوتنەوە مەسەلەکار دەرچوون لە شیرازەی زەوق و ئەدەب نەبوو بەڵکو بە ئاشکرا جۆرێک بوو لە بە چاوی سوچی ڕوانینە خەڵک بە چاوی سوچی ڕوانینە چینی خوارتر من دڵنیام ئەو کابرایە نەیەوێرا بچێتە بەردەم کۆشکی بەکینگهام و ئەو ڕەفتانە ناشرینە بنوێنێ یان زاتی نەدەکرد بە عربانی مەلیک پێ بکەنێ و گاڵتەی پێ بکە بەڵێ ئەم مەسلی جیاوازی چینایەتیە لەو ڕۆژگارە شاشتێکی ئاشکرای ژیانی کۆمەڵایەتی ئنگلتەرە بوو. چواردە هەفتەمان لە دەوروبەری لەندەن بە نمایش ڕابوارد هەر جارە خەڵکێکی زۆرمان لە یەک کۆدەبووەوە و نمایشەکانیشمان ناوبانگێکی یەکجار زۆریان پەیدا کردبوو. بەڵام من دڵم هەر بۆ ئەمریکا لێی دەدا. ئینگلتەرام لا خۆشەویست بوو، بەڵام دەترسام ئەو ناوبانگەی پەیدام کردبوو لە دەستم بچێ و بکەمەوە سەر ساجی عەلی. بۆیە هەر حەزم لە بەجێهێشتنی بوو. ئەوە بوو خوا کردی و بڕیار درا جارێکی تر بەرەو ئەمریکا بار و بارگە لێ نێینەوە. ڕۆژی یەکشەممە لەگەڵ سێدنیدا چووین بۆ سەردانی دایکم. وەزعی فەرقی کردبوو. لە دوا شەوی لەندەنمدا هەستم بە بێتاقەتی و خەمبارییەکی زۆر دەکرد. هەستام و پیاسەیەکی دورودرێژی وێست ئێندم کرد و لە دڵی خۆما وتم، ئەمە دواجارە لە ژیانما کە چاوم بەم شەقامانە بکەوێ بادا خاحافیزیان لێ بکەم. بەڵێ. لەندەنمان بەجێ هێشت و چووینەوە بۆ وڵاتە یەکگرتووەکان و پێنج مانگی ڕەبەقمان بە نمایشەوە ڕابوارد کە یەکجاری دایوەشاندبووم. پاش ئەو پێنج مانگە لەسەریەکە هەفتەیەک پشوومان درایە بۆ حەسانەوە، بەڕاستی ئەمەم لە خوا دەویست، چونکە بە تەواوەتی پێویستم بە گۆڕینی هەوا هەبوو، پارەیەکی چاکم کۆ کردبۆوە، ئەی باشە پارە ئەگەر بۆ ڕابواردن نەبێ بۆچی باشە؟ پارەیەک کە نەختێک لەزەتی لێ نەکەی بۆچی باشە؟ ئەشێ ئەم چڵکی دەستە هەر لەسەر یەک کەڵەکە بکەیت و خۆشت هەر لە چەرمەسەری و ماندوێتیتە لاکەی سەرت بێت. نەخێر، بۆیە بڕیارمە بە کاوی دڵ ئەو هەفتەیە ڕابێرم. جارێ لە پێشا چووم دەستێ جلم کڕی کە بە گوێرەی مۆدەی ئەو ڕۆژە لەو گرانتر نەبوو. دەستێک جلی پاشایانەی شەویشم کڕی. بە هەردووکیان کردیانە حەفتا و پێنج دۆلار. کابرای مغازەچی بە ئەدەبێکەوە سەرێکی بۆم دانەواند و وتی، جەناب، بۆ چوو ئەفەرمی بۆتیان بنێرم. دوای ئەوە هاتم لە ئوتێلێکی فەنتازی ئەو ڕۆژگارە ژوورێکم کرد. دەستە جلە نوێیەکەم کردە بەر و شەپقەیەکی پانم کردە سەر کە ئەو ڕۆژە دەوڵەمەندەکان لێیان کردە سەر و گۆچانێکم گرتە دەست. بێگومان بە دەستەکەی تریشم جانتا بچکۆلەکەمم هەڵگرت. هۆڵی ئوتێلەکە ئەوەندە کەشخە بوو، خەڵکەکەی ناوی ئەوەندە فەنتازی بوون کە لە کاتی خۆناونووسکردندا هەستم بە سەرلەشێوان کرد و دەستم لە خۆیەوە دەلەرزی. کرێی ڕۆژانەی ژوورەکە چوار دۆلار و نیو بوو. بە شەرمێکەوە پرسیم، ئایا دەبێ پێشەکی بیدەم؟ کابرای کاتبی ئوتێل بە ئەدەبێکی یەکجار قۆڵەوتی، نا نا نەخێر جەناب، چ کاتێک بیدەی کەیفی خۆتە. خوا دەیزانێ بری قوباقی ناو هۆڵەکە و ئەو هەموو ڕایەخە بەنرخەی کە تێیدا بوو ئەوەندە سەرسوڕێنەر بوو کە سام گرتمی و کاتێک کە چوومە ژوورەکەم ئەوەندەی نەمابوو دەست بکەم بە گریان نزیکەی سەعاتێ هەر لە ژوورەوە مامەوە هەر خەریکی سەیرکردنی دیکۆری ناوەوەی و حەوزی خۆشتنەکەی بووم کە ئەوەندە کەشخە و رێک و پێک بوو، زیاتر لە وێنەیەکی خەیاڵی دەکرد، بە تایبەتی ئەو هەموو ئاوە گەرم و ساردەی کە وەکوو پلووسکێکی هەمیشەیی لە بڕان ناهات. بە راستی فەنتازییەت و رابواردنی پاشایانە خۆشە. سەرتان نەیەشێنم. خۆم شت و سەرم داهێنا و رۆبە نوێیەکەمم لەبەر کرد. دەمویست لە رابواردن بە قەدەر چوار دۆلار و نیوەکە بستێک نەبوێرم. یەک شتم کەم بوو. ڕۆژنامەیەک کە نەختێ کاتی پێ ببەمە سەر بەڵام زاتم نەکرد تەلەفۆن بکەم کە یەکێکم بۆ بنێرن بۆیە کورسیەکم لە ناوەڕاستی ژوورەکە داناو لەسەری دانیشتم و بست بە بست ژوورەکەم بە چاو ڕووسپێ و کرد پاشی هەندێک جلەکانم کردە بەر و دابەزیمە خوارەوە و هەواڵی هۆڵی نان خواردنم لە کابرای کاتب پرسی هێشتا کاتی نیوەڕۆژە نەهاتبوو بۆیە هۆڵەکە لە یەک دوو کەس بەولاوە کەسی تری تێدا نەبوو کابرای باش خزمەتچی بردمی و لەسەر مێزێکی بەر پەنجەرە داینا بۆ بە نەزاکەتێکی یەکجار زۆرەوە وتی، جەناب، ئێرەت پێ باشە؟ منیش وتم، ئاه، سپاس، زۆر باشە. هەرەوەندەی پێ نەچوو، کۆمەڵێک بۆی و خزمەتچی کەوتنە هاتوچۆ بە دەورمدا، یەکیان ئاوی ساردی دادەنا، ئەوی تریان نان، ئەوی تر کەوچک و چەتاڵ. هەستم بە تەزوویەکی شەرم دەکرد، بۆیە دەماری برسیەتیم یەکجارەکی سڕ بوو. بەڵام تازە کار لە کار ترازابوو، دەبوو شتێک هەر داوا بکەم. داوای گۆشتاو و مریشکی برژاو و ئایسکرێمی ڤانێللام کرد. جگە لەمە ڕام سپارد نیو بتڵ شەمپانیاشم بۆ بێنن، کە لێبوومەوە نیو دۆلارم بەخشیشم پەستایە دەستی بۆ یەکەوە. نیو دۆلار بەخشیشدان لەو ڕۆژەیا کاری هەموو کەسێک نەبوو، بەڵام من لە دڵی خۆما بە کەمم دەزانی بۆ ئەو هەموو نوشتانەوە و بەدەوردا هاتن و ئاگادارییەی کە ئەو بەسەزمانە لەگەڵمدا بە خەرجی دا. لە شەوێک بەو لاوە لە نیویۆرک هەڵم نەک، بۆیە بۆ بەیانییەکەی یەکسەر بۆ فیلە دیلفیا پێم پێوە نا. هەر کە گەیشتمەوە جێیەکەی خۆم، برادەرێک تەلەگرافێکی دایە دەستم و وتی، ئەمە لەوانەیە بۆ تۆ بێ، لێی نووسرابوو ئایا لای ئێوە؟ چاڤن ناوێکە یان کەسێک هەیە ناوێکی لەمە نزیکی هەبێ ئەگەر هەیە تکایە پێی بڵێن بێ بۆ کۆمپانیای کێسەڵ ئەند بۆمان. لە کۆمپانیەکەدا کەسێ نەبوو ناوی وایە نزیک لەوەی هەبێ برادەرەکەشم هەر پێی لەسەرەوە دادەگر کەمە بەستی تەلگرافەکە لە من بەولاوە کەسی تر نییە کەوتمە مەقۆ مەقۆ. ئەو شوێنەی کە وتراوە بچم بۆی مەڵبەندی پارێزەرەکانە، هەر لەم کاتەشا خەتەرەی ئەوەم بە دڵا هات کە لەوانەیە کەسێکم لێرە مردبێ و وەسیەتێک شتێکی بۆ کردبم. خۆ من مامێکی دەوڵەمەندم لێرە دەژیا، نەکا ئەو مردبێ و وەسیەتی کردبێ هەرچی هەیەتی و نییەتی بدرێ بە من، لە گێژەنگی ئەم مەقۆمەقۆیەدا بڕیارم دا وەڵەمی تەلەگرافەکە وا بدەمەوە کە چاپڵن ناوێک لێرە هەیە، ئایا ئەوتان مەبەست نییە؟ بەڵێ، تەلەگرافەکەم کرد تا وەڵامەکەی هاتەوە وەکو لەسەر ئاگر بم وەها بووم، ئاخرییەکەی هەر لە هەمان ڕۆژدا وەڵام هاتەوە، بە پەلە زەرفەکەیم دڕی و خوێندمەوە سەیر دەکەم نووسرابوو، تکایە بە چاپڵن بڵێن بێن بۆ لامان. لەگەڵ یەکەم شەمەندەفەری نیۆرک دا تێم تەقاند. ڕێگاکە دوو سەعات و نیو بوو، نەمدەزانی مەسەلە چییە. خۆم دەهاتە بەر چاو وا لە مەکتەبی پارێزەرێک دانیشتووم و گوێم شل کردووە بۆی. ئەویش وەسیەتەکەم بە وردی بۆ دەخوێنێتەوە. کە گەیشتمە نیویۆرک پرسیم ئەرێ کۆمپانیای کیسڵ ئەند بۆمان چ کارەن؟ داخی بە جەرگم. یەکێک پێی وتم، پارێزەر نین، بەڵکو دەرهێنەری فیلمی سینەمان. هەموو ئەو کۆشکانەی بە خەیاڵ دروستم کردبوون یەکسەر تلیسانەوە. خەمێکی گران تارمایی بەسەر دڵمدا هێنا، لەگەڵ ئەمەشا ئەم بروسکەیە خۆڕایی نییە. با جارێ سەبر کەم. کە گەیشتمە مەڵبەندی کومپانیاکە، یەکسەر برام بۆ لای میستەر چارڵس. کەسڵ کە یەکێک بوو لە خاوەنەکانی کۆمپانیای فیلمسازی کیس نۆن. پاش بەخێراتنکردن وتی میستەر ماک سەنەت لە کاتی دیاریکردنی دەوری سەرخۆشە لە شانۆگەریەکەی ئەمریکان میوزیک هۆڵ دا بینیوتە جا ئەگەر تۆ هەمان کەسی ئەوا ئێمە ئامەدەین عەقدێکت لەگەڵا ئیمزا بکەین تا لە جێی میستەر فۆردستەر لینگ ناوێک یاری بکەی بە لەوە زۆر جا بیرم لە فیلمسازی کردبووەوە. زۆر جاریش لەگەڵ ئاوەڵاکتەرەکانما ئەمەم باس کردبوو، بەڵام چونکە هیچ یەکێکمان لەبارەی ئەم پیشەیەوە سەرمان دەرنەدەکرد، مەسەلەکە لە قسە و پێشنیاز دەرنەدەچوو، دوای هەندێ گفتوگۆ و بێنەوبەردە کابرا وتی با درێژی نەکەینەوە، ئێمە ئامادەین بە هەفتانەی سەد و پەنجا دۆلار عەقدت لەگەڵا ئیمزا بکەین. هەر وەکو وتم لە دڵی خۆمە ئارەزووی ئەم پیشەیەم هەبوو جگە لەوەی کە هەفتانەکەش. دوو بەقەدەر ئەوە بوو کە لە کۆمپانیای کارنۆ دەیاندامێ. لەگەڵ هەموو ئەمەشا هەندێکی ترم شێروڕێوی بۆی خوێندبوویەوە و پێم داگرت لەسەر هەفتەی دوو سەد دۆلار. دیار بوو نەیدەتوانی ئەم بڕیارە بە تەنهایی بدا، بۆیە پاش ڕاوێژکردن پێی وتم باشە. وا بڕیارمان دا سێ مانگی یەکەم بە هەفتانەی سەد و پەنجا دۆلار و نۆ مانگەکەی تر بە هەفتانەی سەد و هەفتا و پێنج دۆلار عەقدی ساڵێکت لەگەڵا بکەین، دەڵێی چی؟ بە درێژی ژیانم مووچەی لێ پێشنیاز نەکرابوو، بەڵام ئەمە مانای ئەوە بوو دەبێ لە تیپەکەم واز بهێنم و لێیان بپچڕێم و ئەو هەموو ئاوەڵ و برادەرەم لە دەست بچێ. ئەم تابڵی بلاوە ناخۆش بوو بەڵام چاریشم نەبوو ئەو شەوەی کە بەجێیانم هێشت هەمویانم بانگ کرد و خواردنەوەم بۆ یەک بە یەکیان کڕی گەیشتمە لۆس ئەنجلس دڵ کەیلی خەم و بێ ئارامی یەکسەر ژوورێکم لە ئوتێلێک گرت دەمەو ئێوارە بەدەم پیاسەوە خۆم کرد بە شانۆی ئەم پرێزدا کە لە کاتی خۆیدا کۆمپانیای کارنۆ نمایشی تێدا دەکرد لەوێ کابرای بەڕێوەبەر ناسیمیەوە پاش نەختێک هاتەوە لام و پێی وتم کەوا میستەر سەنەت و خات و مابێڵ نۆرماند لە ریزی دواوە دانیشتون و دەڵێن بێ بۆ لامان کە چووم پاش خۆشهاتنێکی کورتی بە سرکە دانیشتین و هەر کەسە دەستی کرد بە سەیرکردن کە دەرچوین سەنەد وتی وام دەزانی لەمە بە تەمەنتری هەستم کرد بەوەی کە وەکو ئیشێکی پێم هەبێ یان بەتەمای شتێ بێ وایە بەڵام هیچی لەم بارەیەوە نەدرکاند، بەڵام وتی، حەز دەکەم سەر لە ستۆدیۆیەکەم بدەیت. ئەو ئێوارەیە پێکەوە نانمان خوارد و بە ئۆتۆمبێلەکەی گەیاندمیە ئوتێل. بەیانی ئۆتۆمبێلێکم گرت و بەرەو ستۆدیۆکەی سەند واتە ستۆدیۆی کێستۆن تێم تەقان، جگە لەوەی کە ستۆدیۆیەکە لە شوێنێکی دووری دەوروبەری شار بوو، جێگاکەشی هەر نیمچە وێرانەیە بوو، هەر لە خۆمەوە شەرمێک دایگرتم و کەوتمە مەقۆ مەقۆ. یەکسەر بچمە ژوورەوە نەچم. بینیم ئەندامانی تاقمەکەی سەند یەک یەک دەهاتنە دەرەوە و دەچوون بۆ دوکانێکی بچکۆڵەی بەرامبەر و لەوێوە بە بابۆڵە و سەندەویچەوە دەهاتنەوە لە دڵی خۆما وتم با نەختێک نزیکتر ببمەوە بەڵکو لەم کاتەیا سەند خۆی یان خاتوو نۆرماند بێنە دەرەوە و بمناسنەوە بەڵام چاوەڕوانکردنەکەم بێهودە بوو هەرچەندم کرد زاتم نەکرد لەوە بەولاوە هەنگاوی تر هەڵنێم. هەموو گرێکەش ئەوە بوو چۆن بچمە ژوورەوە و خۆم بکەم بەو قەرەباڵغیەی ناوەدا. هاتمە سەرەوەی سووک و باریک بگەڕێمەوە. هەرواش بوو. بۆ سبەینێش هەر هاتمەوە، بەڵام هەمان تاس و هەمان حەمام. ڕۆژی سێیەم میستەر سەنەد تەلەفۆنی کرد و پرسی، بۆ دەرنەکەوتی؟ هەندێ بەهانەم هێنایەوە، وتی، بێ ڕاوەستان وەرە بۆ ئێرە، چاوەڕێت دەکەم. کە چووم. زۆر بە شادییەوە پێشوازی لێ کردم و یەکسەر بردیمی بۆ ستۆدیۆ. سووکە سامێک گرتبوومی. شێوەی دابەشکردنی ڕووناکی لە ژوورەکەدا مایەی سەرتێکدان بوو لە پیاو. پاش ئەوەی بە یەک دوو ئەکتەر ناسێنرام، لە وەزعەکە ڕاهاتم و چاوم کرایەوە. بەر لەمە هەرگیز فیلم دەرکردنم نەبینیبوو. بۆیە دیمەنەکەم زۆر لا سەیر بوو. سەند، بردمیە لا و شێوەی کارکردنی تاقمەکەی بۆ باس کردم. ئێمە هیچ جۆرە سیناریۆیەکمان نییە، فکرەکە وەردەگرین و دوای شێوەی بە دوای یەکدا هاتنی سروشتی ڕووداوەکان دەکەوین تا مەسەلەکە دەبێتە ڕاوڕاوێن. هەر ئەمە خۆشی ناوەرۆکی کۆمیدیاکەمانە. ئەو وای وتوو، شتەکەم بلاوە خراپ نەبوو، بەڵام مەسەلەی ڕاوڕاوێنەکە نا. چونکە بلامەوە مایەی شکاندنی شەخسییەت بوو، لەبەر ئەوەی زۆرم لەبارەی فیلمسازییەوە نەدەزانی، وام دەزانی هیچ لە سەروو شەخسییەتەوە نییە. هەر بە دەوری ستۆدیۆیەکە و ئەکتەرەکانا هاتم، بێ ئەوەی پێم بوترێ کەی دەست بە کار دەکەم. جاری وا هەبوو بە هەڵکەوت تووشی سەنە دەبووم، بەڵام جگە لە تەماشایەکی پەلە بەولاوە تۆزی لێ هەڵمدەستم. بەمە وام دەزانی لەوانەیە لە دڵی خۆیدا لە هەڵبژاردنی من پەشیمان بووبێتەوە. ڕەحەتی خەیاڵم بە دەست